دەڵێن ئەگەر بە قسەمان نەکەی لە سوجدەدا دوعات لێ دەکەین ئایا دوعاکەیان قبول دەبێت پیامبەری خوارێ سەڵاتسلام دەفەرمێ لا طاعەتە لمەخلوقین فی معصیەتی الخالق طاعەتی هیچ مەخلوقێک ناکرێت لە معصیەت و تاوان و گوناهدا لە معصیەت و تاواندا طاعەتی هیچ مەخلوقێک ناکرێت نە سەرۆکی وڵات نە دایک نە باوک نە برا گەورە نازانم چێ کەس کەسێک فەرمانێکت پێ بکە با مافی ئەوەشی لەسەر تۆ بێ کە تۆ گوێڕایەڵی بکەیت بەڵام کە فەرمانەکەی پێچەوانەی شەرعی خوا بوو گوناه بوو نابێ بە قسەی بکەیت بۆیە بە قسەی دایک و باوکت مەکە بەڵام ڕێزیان لێ بگرە و بە ئەدەبەوە مامەڵەیان لەگەڵ بکە تێشیان بگەیەنە کە ڕیشێشتنەوە بریتینە لە حیزبایەتی بریتنیە لە تیرۆرستی بریتنیە لە فیتنە و ئاژاوە تەنها واجبێکە پێغمبەری خوا عليه الصلاة والسلام فەرمانی بە پیاوان کردووە اعفو اللحا ڕیشتان بێڵنەوە ئەگەر بێت و تەمەنی ئافرەتێک حوسەت ساڵ بێ نەک حەفتا ساڵ تەماشا دەکەی ڕیشی نییە خی گەورە ئافرەتی وا دروست کردو پیاویشی وا دروست کردووە ئەها هەر خەریکە بالغ بی ئەو وردە وردە مود لێ دەردێت ئێ بۆ پەرۆدگات تۆی وا دروست کردووە خۆت لەسەر خلقەتی خی گەورە بهێڵە و تێکی مەدە بۆیە پیاوان پێویستە ڕیشیان هەبێت بە فەرمانی پیامەری خوا عليه سڵات سلام وەکانە ڕسول اللهی صل الله عليه وسلم کەثە لحە پیامەری خوا بۆ خۆی ڕیشێکی چڕ و پڕی هەبووە ئێناتێ وەکو ئەو بی شوێن کەوتەی ئەو بی ئەمە وەڵا ناشیرنا یا هەندێک کەس شێتان فێڵی لێ دەکات لە لایەنی دینەوە بۆت دێ کاکە وەڵا ئاوی دەستنوێژی ناگات و نوێژەکانتان قبول نییە ئەمە لەکوێ نامۆسوسە شەیطانیە نوێژەکانتان قبولی قەرزاریشمان دەکاتەوە خۆی ڕیش دەتاشێ وەڵا ئێوە ڕیش نوێژتان قبول نیە پێغەمبەری خوا کانە کەفە لەحیە ڕیشێکی چڕ و پڕی هەبووە و دەست نوێژی گرتووە و حەمدلله تەواو خۆ واجبی نەکردو خی گەورە ئللا تاڵ تاڵی موو لێکی بکەیتەوە ئەو جارە ئاو بکەیتە ناویەوە و نازانم چی و ئەو وەسوسی تێدانە دینی خوا حەمدللا تێگەیشتی جا دێ لەو لایەنەوە بۆ دێعلا ئەساس بۆیە براکانم پیاوان حەقی خۆیەتی خوای گەورە چۆنی دروست کردووی پێغمبەرەکەی علی ساسەڵم چۆن بۆ چۆن فەرمانی پێکردوین ئاوا بین ئەو جارە نەناشیرنە نەپیسیشە بەخوا ڕیش نەناشیرنە و نەپیسیشە ئافرەت بە شتێکەوە جوانە پیاو بە شتێکەوە جوانە و هەروەها ئەو دوعاش کە دایک و باوکت لە تۆی دەکات کە دایک و باوک ناحەق بێ دوعاکەیان قوبول نابێ و هیچ مەترسە چونمە مزگەوتێک پێش فتاری ئێوارە قورآانیان بە تەسجیل داگیرساندبوو لە مکەبێڕەکان وتم ئەمە چییە وتیان پێمان سونەتە ڕات چییە بە وشەی پێمان سنت وەڵا ئەگەر بەڵگەیان پێ بێ لەسەر سەر و سەر چاو بەڵگە هەبێ کە سنەتە بەڵام وەڵی برا هیچ بەڵگەیەک نییە لەسەرەوە تۆ قڕان هەڵکەی تو بیدەیتە سەماعەکانی دەرەوە و کەبڕی دەرەوە چیە وەڵا سنە دووە سنە دەوە ئینسان بۆ خۆی بێت و قڕان بخوێنێت یا گوێ لە کەسێک بری قورآن دەخوێنێ ئەمما بدرێتە مکەبرە و خەڵکانێک هەیە پێی خۆش نییە خەڵکانێک هەیە خۆی دەیەوێ قورآن بخوێنێ لی تێک دەچێ بە کەڵک نایەت جا شتێکە پێغمەری خوانەی کردو عليه سڵات سلام ئەگەر کەسێک فریان نوێژی ئیشا نەکەوت بە جەماعات ئایا دەبێت تەڕاوی حەکەم بکات یان نوێژی ئیشا جارە چۆن تەراوێتەکە نوێژی ئیشاد نەکردبێت لەگەڵ دوڕکەعەتی یەکەمی تەراوێ